دەڵێن دڵەکانمان لە ناو چەند پەردەیەکدایە، تێناگەین لە ئەوەی تۆ ئێمەی بۆ بانگ دەکەیت و لە گوێکانماندا گرانی و کەڕی هەیە و لە نێوان ئێمە و تۆدا پەردەیەک هەیە، کەواتە تۆ کاری خۆت بکە و بێگومان ئێمەیش کاری خۆمان دەکەین. کاتێ پێغەمبەرەکانیان هاتنە لایان لەبەردەمیان و لەپشتیانەوە و لەهەموو لایەکەوە، پێیان وتن، کە جگە لە خوا نەپەرستن، وتیان ئەگەر پەروەردگارمان بیویستایە مەلائیکەی دەناردە خوارەوە، بۆیە بەڕاستی ئێمە بەوەی ئێوەی پێ نێرراون باوەڕناکەین. لە ئێمە شاراوە نین، دەی ئایا کەسێ دەخرێتە ناو ئاگرەوە چاکترە یا ئەو کەسەی لە ڕۆژی قیامەتدا بێ ترس دێت؟ هەر چیتان ویست، حەزتان لێ کرد بیکەن، بێگومان خوا بەوەی دەیکەن بینایە. ان الذین کفروا بالذکر لما جاءهم. بێباوەڕان دەیانوت بۆچی ئایەتەکانی بەڕوونی شی نەکراوەتەوە چۆن دەبێ قورئانی عەجەمی و پێغەمبەری عەرەبی ئەی محمد صلی اللە علیە وسلم بڵێ قورئان بۆ کەسانێک کە باوەڕیان پێی هێناوە ڕێبەر و چارەسەری گومانە وە ئەوانەی باوەڕی پێنایەنن لە گوێیاندا گرانی و کەڕی هەیە لە بیستنی حەق هەروەها لە ئاست ئەو قورئانەدا کوێرن دەڵێت ئەمە هی خۆمە و گومان نابەم ڕۆژی دوایی بەرپا بێت و ئەگەر گەڕێنرامەوە بۆ لای پەروەردگارم زیندووبوونەوە هەبوو، بێگومان لای خوا پاداشتی زۆر چاکم هەیە، جا سوێند بە خوا هەواڵ دەدەین بەوانەی بێباوەڕ بوون بەوەی کردوویانە لە دونیا و سوێند بە خوا ئەوەلەم یەکفی بڕەبیکە ئەنەه عەلا کولی شەیئین شەهید لەمەودوا بەڵگەکانی خۆمانیان نیشان دەدەین لە ئاسۆی دونیا و لە خودی خۆیاندا هەتا بۆیان ڕوون بێتەوە بێگومان ئەم قورئانە ڕاستە ئایا پەروەردگارت بەس نیە کە بەڕاستی ئاگادارە بەسەر هەموو شتێکدا؟